باشە بەس لەسەر ئەوەی یانی کە وتت ڕادیۆکەمان داخراوە زۆر جار ئەو قسەیە دەوترا کە لە فرقەی سەلەفیەکانەوە زۆرترین ئەو خەڵکانی دەچنە ناو داعش ئەو خەڵکانن کە لە ناو فرقەی سەلەفیەکان من دەڵێم زۆرینەی ئەو کەسانەی چوونە ناو داعش لە جەماعەتی ئێن ئاڕتین دەکرێ خەڵک بڵێ تەواو. لە فڵان شار ڕۆیشتووە و بۆمان دەرکەوت و ئاسایش و ئەوقاف و ئیسباتیان کرد کە ئەوە پێشتر سەلەفی بووە یەک کەسمان بۆ بێنن ئەگەر بوایە تا ئێستا ئاسایش و ئەوقاف ئیعلانیان نەدەکرد ئەمە چەند دەمێکە هاوار دەکەین باش ئەوەی کە ئەو عقیدەی ئێمەی لەسەرین سەد لە سەد پێچەوانەی عقیدەی داعش و تەکفیریەکانە براکەم زۆر باشە چۆن پەروەردەی دەستی من دەبێ بە داعش؟